کاسێتی چوارەم لە دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع دیوی دووەم لە لاپەڕە ١٢٩. ئەگەر من وەک تۆ ئیشم لار بوایە لە ژێر سایەی من جوو موختار بوایە شەکی شوانانگا و سەر قەتار بوایە شێری سەف شکێن کز و خوار بایە ئەتکردم بە پەن لە دێهات و شار. پێنج خشتەکی باخۆم بێدەنگ بم دڵ دێتە وتار دەرد هەڵ ئەڕێژێ وەک ئاوی بەهار پێویستە بڵێم یەکێ لە هەزار ناڵەم لە دەستی تۆیە ئەی زۆردار ئیتر واز بێنە لە دەستەی هەژار زۆردار بۆنیتە ڕێگەی ئاشنایی بۆ نییە لە دڵتا ترسی خوایی ئەگەر هەژارێ بێتە ئاوایی دڵی مەشکێنە لەسەر خۆڕایی بەس تا ئێوارە بیبەرە بێگار. هەی خۆت وەکو خۆت ئەمە ئیمانە تەما بکەیتە ئەو سەرو شانە ڕاستم پێ بڵێ بەبێ بەهانە بۆ سورانەی ژن یاخود پوشانە لەسەر یەک ئانە ئەیکەیتە هاوارە. لەسەر هیچ و پووچ دڵی مەشکێنە، بۆ قازانجی خۆت ئەو مەڕەنجێنە. بۆ بێ دەسەڵات بەخشش بنوێنە، جوێنی پێ مەدە و وازی لێ بێنە، زۆری لێ مەکە و مەیبەرە بێگار. با تۆ خۆت نەڵێی ئەمە دیارە، چ لەناو دێکان چ لەناو شارە. بچوکی تۆیە و چاری ناچارە. مەڵێ من ئاغام ئەویش هەژارە بۆ نۆکەری من کردی کردگار. بڕۆ بپرسە لای پیاوی زانا چ لە مزگەوتە یا لە دوکانە بۆت دەرەکەوێ هەست لە قورئانە خوا ئەم دنیایەی بە ڕێکی دانا دەستی ئیستیعمار تۆی کرد بە زۆردار. بچیتە سەیران لەم باخ بۆ ئەو باخ با زاڕاو بکەی با زەڕاو بکەی لەم شاخ بۆ ئەو شاخ بچیتە سەیران لەم باخ بۆ ئەو باخ با زەڕاو بکەی لەم شاخ بۆ ئەو شاخ ژێر دەستەکانت هەڵبکێشن ئاخ کەی باشە کە تۆ بە شادی و دەماخ کەی باشە کە تۆ بە شادی و دەماخ خۆش ڕاببوێری لە قەسر و تەلار. تخوا ئاغای خۆم مەیکە بە گاڵە بۆ تۆ فاسۆن و من کەوام شاڵە ڕاستم پێ بێژە ئەمە حەڵاڵە من لە کەلاوەی کۆنی چەن ساڵە هەر بناڵێنم بەیان تا ئێوار هەوڵ تێکۆشین دایم تەقلەدە و نە ئارامم بێ نە خواردن نە خەو هەڵمەتێ بۆ ئەم هەڵمەتێ بۆ ئەو چۆن خوا هەڵەگرێ بە ڕۆژ و بە شەو لە تاو برسێتی هیچ نەم بێ قەرار. تۆش پڵاو و گۆشت خۆت و میوانت کورسی و مۆبیلە بۆ دیوەخانت دەمانچە لە پشت بڕنە و لە شانت لەسەر ئارەزووی خۆت و خێزانت لێدەن لە بەزمی شادی و عود و تار دەوڵەمەند لابە عارەق و ویسکی لەگەڵ هەژارە بێرە شەریکی تا کەی دوورەواز تا کەی تەریکی ئاخ ڕۆژێ نەمدی دونیا بە ڕێکی گشت وەک یەک ئەبوون گەدا و پارەدار. دەستی چەرخ. جانە گلە مەکە ئەسڵا لە چەرخی بەدمەجاز چەن عاقڵانی زەمانی هێنایە گیر و گاز قانوونی چەرخ و ڕەسمی زەمانە وەها بووە جاهیل بە کام و شادۆ ئەدیبان باه و ڕاز مەسنەد بە دەستی حەقە هەموو ئیشێ هەر بەوە بیکە بە شێتی کێوی وەیا ژیری وەک ئەیاز فەرهادی نابەکام مە نێرێتە بێستوون خەسرەو لە مڵک و ماڵ ڵە پۆشێ کەوای ناز چەن ناڵ و گۆڕی کرد بە سلیمان و ئەهریمەن تەرویجە دا بە شەمع و بە پەروانە سۆز و ساز. لە بریتی دەماخ و ناس. تەمەن و ئارەزوو عمرەکەم باریک و کورتە ئارەزووم پان و درێژ فیکرەکەم فیکری ئەدیبە و سوورەتیشم گێژ و وێژ ئاوی لافاوی خەیاڵم هێندە ساف و ڕۆشنە ئاو باری خۆی ئەکا بێ فەرقە لای هەوراز و لێژ بێ تەماشاکە لە کوردا دا ئەپۆشێ شیعری من پشدەر و گۆران و سۆران جافەتی و شیروان و گێژ گەر لە نیکتەی خامەکەم دیققەت بکەی ئیقرار ئەکەی سەر بە سەر یاقوتی سوورە و شەو چراخی شۆلە ڕێژ شەخس وەختی عالەمە عالم بە هەر ئەشیا ببێ بێ سەواد وا تێ ئەگا زانین هەمووی دەستنوێژە و نوێژ قانعە مونکر ئەگەر فیکری کولی ئامادە کا بێنە دەر تیغی زمانت هەر وەکو شمشیری تێژ. ئەمە لە کاتی شەڕی یەکەمدا وترا و عاجز مەبە هەرگیز لە چەپی چەرخی ئابنووس گشتی بە دەستی فەردە مەقامات و چارەنووس. باری کە مەیلی هەس بە خراپ بوونی مەملەکەت ئەسبابی زاهیریە ئوردووی تورک و ڕووس ئایا لە حاڵ و لە حوکمی سولەیمان شارەزای یاخود لە وەزعیات و لە ئەعمالی فەیلەسوف ئایا لە حاڵ و لە حوکمی سولەیمان شارەزای یاخود لە وەزعییات و لە ئەعمالی فەیلەقووس گشت مەست و ماتی خاکن و بێ دەس لە هەر خیتاب نە پارە کارەکات و نە زمانی چاپلووس. کەی مەرهەمی جەڕاحەتی زۆرابە تورکستان؟ ڕۆستەم چ سوودی دی لە شەجاعاتی گیوتوس؟ ناحەق نیسارەکا دڵ و ڕۆحی ئەسیری عیشق ناژی بە بیمی خەڵک سەفایی کەناروبووس؟ یا شێعری قانعی چ تەنەعوم بە قانعی چۆن بێ ڕەواجە لە لای برادەرانی لووس و پووس؟ بانگی ئاگاداری دە کوردە دە کوردە گیانەکەم بەزم و سەفا بەس سەفای پڕ زەحمەتی باری جەفا بەس بە دینم بت پەرستی عارە بۆ دین دەسا پەرسینی ئاوی کانی بابەس بزانە چۆن نەچیتە ڕیزی هاوماڵ بە بێ قازانج ئیتر حاو و حەوا بەس برای کوردم کە خۆت ناو نا منەوەر بزانە بوغزی شەرعی مستەفا بەس. مەکەن هەرگیز خەیاڵی ژێردەستی خەڵک دەسا کۆشش لە هەر کاری فەنا بەس دە داوای حەقی خۆت کە و هیچ مەترسە لە دڵ دوژمن نیتر شەرم و حەیا بەس تەجەموع باعیسی تەشکیلە بۆ تۆ لەگەڵ هاوماڵەکەت حەرب و وەغا بەس ئەگەر هات ئەجنەبی لوتفت لەگەڵ کا بە پارە ئەتکڕێ عەقڵی هەبا بەس ئەگەر قانع ئەتۆش مەردی لە مەیدان بەسە هەجوی هەموو قەوم و برا بەس. نامەیەک. جەنابە نامەکەت هات و گەیشتە دەس منی بێکەس منت دانا بە کوردێکی هەژار و بێکەس و بێدەس. ئەتۆ مڵک و سوارە و چەک هەتا خۆت ماوی هەر ماوی منیش بۆ کورد دڵ و جەرگ و دەروونێکی حەزینم هەس ئەتۆ خنجێر و شمشێر و ڕەم و نێزەت لە مەیدانە منیش هەڵبەستی پڕ مانا و پەندی مەرهەمینم هەس. هەموو سامانی دونیا پێشکەشی تۆ بێ وەجاخ کوێری منیش شا بەیتی ئاودار و هەزاران نافەرینم هەس کە تۆ مردی بە یەکجاری ئەبیتە مشتێ خاک و خۆڵ منیش دوای مردنم ئینجا بزانە دەوری ژینم هەس ئەتۆ نازت بە شەستیر و چەک و دینار و باخاتە، منیش نازم بە کوردان و بە کورد بڕوای مەتینم هەس. ئەگەر مردم. ئەگەر مردم وەتەن لاوانی تۆ خۆش ئەگەر هیتلەر نەما گاوانی تۆ خۆش موخەیەر بم لە بەینی تۆ و بەهەشتا لە جەنەت دوور ئەبم سەیرانی تۆ خۆش. لە مەینۆشی مەگەر مەنعم بکەن مەئموورەکانی شەرع شکاتی خۆم ئەبەم بۆ لای حەکیمی حاڵزانی شەرع بە ڕۆژوو بووم برۆم دی وامەزانی مانگە بۆم دەرکەوت ئەبینم شۆڕشی مانگە لە ناو دێوانەکانی شەرع ئەگەر زاهید تەنەفور کا لە سەیری ڕوومەتی ئاڵت ئەبێ تووشی جەزای خۆی بێ بە ئەمری ئامیرانی شەرع خەیاتەی زوڵفی دووتا کرد کە یەعنی لا لە جادەی دین لە نەفیۆ بردی بۆ ئیسبات هەموو فەرمانەکانی شەرع. لە شەوقی سەفحەکەی کوڵمی ڕەشی ئەگریجەکەی تاتای خەیاڵم هاتە سەر وەسفی هەموو نەقڵ و بەیانی شەرع ئەلا ئەی ئافەتی دڵ ئەمڕۆ بۆچی بێ مرووەت بووی مەگەر بیمت نییە ئەسڵەن لە ئەمری حاکمانی شەرع لە بۆ تەحسینی مەسنوعی خوا وەک چاوی تۆ نابێ لە ناو دوو سەد کتێبخانە و کتێبی دەفتەرانی شەرع لە باخی فیکری میللەت تازە نێژرا دارەکەی ئومێد ئەترسم ڕیشەکێشی کەن ئەترسم ڕیشەکێشی کەن برا بێکارەکانی شەرع ئەفەوتێنێ حقوقی ئێمە بۆ نەفعی خسوسی خۆی. درۆی زل زل ئەکا بۆمان بە زمانی ساحیبانی شەرع بە مەستی قانعی هات و بە مەستانە بە چۆکا هات لەسەر دەردی دڵی ئیجرا ئەکا ئەمڕۆ بەیانی شەرع. باغ. بولبولێ دوێنێ بە گەرمەی خوێن لەسەر دیواری باغ یانی عاشق بێن تەماشا کەن گوڵ و گوڵزاری باغ دوێنێ یار وەعدەی بە باغی پێ ئەدام ئەمڕۆ ڕەقیب مەنعی وا کردم نەبینم هەر لە دوور دیواری باغ. من خەیاڵم بوو بە بێزۆ بۆنی خونچەی گوڵ بکەم بەختەکەم هێندە زەعیفە دەست نەکەوت بۆم خاری باغ چونکە شێعر و قافیەم لەم بەزمەدا بێ ویسعەتە باخە گەر بۆ من نەبێ خۆ حازرە گریان و داخ با بناڵێنم لە دەس ئیشی چەرخی کاری پووچ. ئەندێشە بێسوودە ئیش بە غەیرەز خەیاڵی حزووری تاق بێکارە کار لە کاری خەیاڵاتی پڕ مەراق حاکم کە قازییە بە قەزایاتی سەر ئەزەل بێسوودە سەعی لە تەسخیری خوراسان و یا عێراق هێندێ بەشەر کە قابیلە ئەیداتێ تەخت و تاج هێندێ بە نانی وشکەوە ئەکێشێ بەڵای شاق باری کەرە مەدات بە سولەیمان سەروەری ئەیوب ئیمتیحانەکە بە تەکالیفی لایەتاق جۆگەی خەیاڵە دێتە دەر لە بناوانی کونجی دڵ سلسی هەیە بە موڵکی مەقالاتەوە مەزاق بێستان و باخە عەزیزم خەیاڵاتی شاعیران بێ خۆفی نەقس و بردنی خەڵک بێ کەسری جووت و تاق ئەیوانسەرایی خاسە دەروونی دڵی ئەدیب ڕووتە لە تەکالیفی شمشەکێش یا سیواق قانع کیفایەتی حاڵی ئەتۆیە بە سالمی بەخشیویە پێت خوا بەیانات و قەلبی ساق. بەختی ئاوارە ئەی لە بەختی عاشقی ئاوارەکەت مژدوو چرووک ئەی کەسی دن ئیش و کارت سەر گران و شێوە سووک گەر بە نازۆ بێیتە سەر باری کەرەم بۆ عاشقان سەد کەڕەت بێ جا ئەکا شێخ ڕوو ئەکاتە سەر سلووک کوشتەگانت گەر شیکایەت کەن لە دەس جەور و جەفات مۆرەکەن بۆیان قەباحەت قازی و مفتی و ملووک من بە دەورو پشت یارە ئایەت الکورسی مەخوێند ئەو بە عیشوەوە پێی وتم لاچۆ هەتا کەی نوکە نوک شێخە گەر بۆی شێت نەبێ مەعلومە بێ ویژدانیە چۆن بە دایم شۆخ و شەنگە بەرمیسالی تازە بوک. تان و پۆی بەندی دڵ و جەرگی بە جارێ هەڵچڕیم وەختێ ڕەمزی چاوی خستە هاتوچۆ هەر وەک مەکووک قانعە ڕەندی بە چێ بێڵە لە بۆ گەنجی وەتەن تۆ لە عیشقت چی بە کەللەی پووچەڵ و گوێی پڕ لە تووک. گرد و خول دەخیلە ساقییا هەستە بە چوستی بێرە گرد و خول دەمێ با چا لە دەمدا بێ دەمێ قاوە دەمێ کیشمول لە کەللەم تەم مەکە دوودی هەناسەی سەد وەکوو فەرهاد لە دڵما شۆڕشەنگێزە بناغەی حاکمی بابل لە بیرم دێ ئەیا واعیز نەعم بووی ڕۆژی ئیستیفهام منم قالوبەلە وێردو کەچی تۆ پێم مەڵێی باتل من و تۆ پێکۆ وەستا بووین لە شارستانی ئەڕواحا لە پێش چاوم وەکو دوێنێ بێ وایە مەسەلەی قابیل لە پشتی باوە ئادەمدا تەکانم دا لە بۆ سەبقەت من و یار و دڵ و سەبر و نیشات و قانعی بەدبەخت هەموو زدین بە یەک وەک شێخ و بەخشش عالم و جاهل. لەگەڵ دولبەر. سەودازەدە و شێت و پەرێشانی فیراقین ئەم عالەمی ئیمکانە چ مەجنون و چ عاقل چاوت کە لە هەر لەحزە دووسەد نێرگسی پەس کرد وێرانی ئەکا موڵکی خیرەت بابی تەوەکول ئەی مەنزەری ئەنواری حەقیقەت بە نەزاکەت شاگردە لەسەر سحری برۆت مورشدی بابل پێکراوە بە سەد تیری برۆت جەرگی هونەرمەند بێ چارەیە ئیلا بە تەتەر پێچی سەلاسیل دەستی تەرەب و قەلبی تەڕ و کەللەی پڕ شەوق هەر سێ بە فیدای خاڵی لەب و پەرچەم و سومبول سەف سەف کە دەوەستن بە تەمەنا سەفی عوشاق گەر ڕوو نەکەنە تاقی برۆت موجرم و باتیل. خوێنی دڵی عاشق کە ڕژا داوێنی گرتی تەئسیری ئەوە قانعی وا کردووە بە بولبول. بیری گەنجی دوێنێ بە ئەمەل مالکی ئەملاکی قەدەر بووم خاوەن لە هەزار چاوەش و ئەرکان و نەفەر بووم سەحرایی و شەستیر و جەبەل تۆپ و شنەیدەر گشت مەحکەمی عەڕادە لەسەر بەزمی سەفەر بووم گا هەیە لە دڵا ڕوو لە تەرەف بەڵخ و بوخارا گەه مایلی تاڵانی هەموو تورک و تەتەر بووم قەڵخانی سەری سەرکەشی ئەم خەڵکە شکا یەک مەنسوری خوا خاوەنی شمشێری زەفەر بووم گاهێ لە ڕەوش سەڵتەنەتا خادمی قورئان گاهێ بە درۆ واعیزی گورگینە لەبەر بووم گه ڕەند و گهێ مەست و گهێ ناتقی هوشیار گه بولبولی شەیدا لە هەیاهوی چەمەر بووم عالەم وەکو گورێ کە لە نێو مێرگ و چەمەن بێ بەهرام سیفەت حازری چەند تیر و تەبەر بوو. پێنج خشتەکی لەسەر شعری بێکەس بە موناسەبەتێکی تایبەتیەوە کراوە هەزار و نۆ سەد و شەست و سێ. سەد شوکور ئەمڕۆ تەواوی من لە زانین بێبەریم دەک موبارەک بێ ژیانم چونکە مامۆستای کەریم سەد کەڕەت ئۆخەی کە دووری فەلسەفە و کوێرەوەریم تووشی لافاوی عیلم بووم و بەڵام زوو دەرپەڕیم سواری پاپۆڕی جەهل بووم و بەناویا تێپەڕیم چەند زەمانێکە ئەخوێنم تاوەکو خۆم کرد بە پەن بیرو هۆشم لانەمابوو بۆ فیداکاری وەتەن سەرسەرینە جەژنە ئەمڕۆ بێن هەموو کۆمەڵ بکەن سەد شوکور ئۆخەی نەجاتم بوو لە باسی عیلم و فەن نامگرن جارێکی تر ئەمجا لە کەیفا هەڵپەڕین هەرگیزاو هەرگیز خەیاڵی ژینی سەربەستی مەکەن تف لە عیلم و زانیاری بێن و زوڕنا لێبدەن کاتێ هاتن جڕتی زل زل جار بە جار جووتە بخەن گەرچی تا ئێستا وتوومە تێبگەن زوو پێ بگەن بەو قسانەم بەو قسانەم ئێوە قەت بڕوا مەکەن سەگ بووم وەڕیم. چەندە خۆشە پیاو کە کەر بێ چۆن کەری پیاو دەرەخا. سەیری کاروانی کەری کەن جاشی خۆی چۆن بەر ئەخا هەر نەزانینە کە سواڵت پێشی سەد گەوهەر ئەخا خوێندەواری شێتیە هەر جەهلە ئینسان سەر ئەخا گەر لەمەودوا ناوی عیلمم برد بزانن سەرسەریم. زەنگی بەدناویم لە ناو ئەم کۆمەڵەی کوردا زڕی چون بە دەسمایەی ژیانم بیری نیشتمانیم کڕی چونکە تێکۆشام هەتا پەردەی نەزانینم دڕی هێندە تەعقیبی حەقم کرد تاکو نانی خۆم بڕی سوک و ڕیسوا بووم لە ناوە گیرۆدەی ئاخر شەڕی. زوانی خۆت بگرە دەخیلە لەو وشانەی وا حەقە چونکە مەشهورە کە حەق لای بێ تەمیز تاڵ و ڕەقە چاوی زانا وا لە داخە خوێن ئەڕێژێ ئەبڵەقە چاکە زانیم حاڵی عاقڵ نەفی حەبسە یا شەقە هەر کتێبێکم هەبوو دوێنێ لە داخانا دڕیم. هەر مناڵ بووم بۆ وەتەن خۆم خستە ناو گێژی خەتەر تازە زانیم بوو لێ ناکا فەلسەفە و شێعر و هونەر بێ پشوو کاکە منیش کەوڵی کەریم وا کردە بەر پیاوی زانا عەقڵی دانا زانی بۆی ناچێتە سەر بەرگی نادانیم لەبەر کرد و لە عەبسی دەرپەڕیم. زەنگی زاناییم لە داخا شەرتە قەت زڕڕەی نەیە باڵی زانیاریم شکابێ تا ئەبەد فڕڕەی نەیە هێندە بێدەنگ بم سەگی دەرگانەکەم وەڕڕەی نەیە شەرتە کەر بم بارە گوێزم لێ بنێن خڕڕەی نەیە با دەمێکیش زۆر و کەم وەک بێخەمێ بۆ خۆم بژیم. پێنج خشتەکی ئەی وەتەن دایم خەریکی شیوەن و گریانتم ئەی وەتەن سووتاوی زامی دەردی بێ دەرمانتم گەر خوا بۆم کا بە وەڵڵا گیانفیدایی لاوانتم ئەی وەتەن شێواوی حاڵی قەومی بێ سامانتم دائیمە سەودازەدەی دەستی خەم و هیجانتم خۆمەزانم چەند کەساس و دڵبرین و ڕەنجەڕۆم خۆمەزانم چۆن دووچاری زامی پڕ ئێش و بەسۆم با بزانن یەک بە یەک ئەفغان و تورک و فارس و ڕۆم کۆه کەندی بێستوونی فیرقەتی شیرینی تۆم بۆیە دایم بێ تەوەقوف جان بەڵا گەردانتم. ئەی وەتەن وەڵڵاهی بووکی یەک شەوە زیباتری تۆ لە سەد کیمیا و زێڕ و گەوهەر چاتری بۆ خوماری کەللە بێشک تۆ لە مەی سەهباتری تۆ بە مومتازی لە فیردەوسی بەرین ئەعلاتری بۆیە وەک بولبول هەمیشە تالبی گریانتم.